گوێگرانی ئازیز و خۆشەویست سڵاوان لەبێت خۆشحاڵین لە بەشی چلوێکی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە خزمەتی ئێوەی بەڕێز و خۆشەویست فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی لە کتێبەکەیدا دەنووسێ لەوکاتەوەی کە ناسنامەی سووریاییم بۆ خۆم دەرهێنا ناوم بوو بە عەبدوڕەحمان حەسەن بەڵام خەڵکی قامیشلی ناوێن نابووم حاجی حەسەناغا مەزن بوو خۆی دەکار و بار نەدەگەیان جەمیلاغا کاری دەشت و باغ و کاسپی لە مل بوو چەچەناغا شەرعی ڕەعیەتانی دەکرد، حەمە شەریف پیاوی دەرک و دیوانان بوو، پیاوێکی زۆر قەڵەوی زگزل، ڕۆح سووک، قسە خۆش، زۆر لەسەرخۆ و پشوودرێژ، قەت تووڕە نەبوو، هەمیشە پێ دەکەنی، بەڵام بە ڕۆژ لێت بپرسی بە ئەمشەو چت خواردووە لە بیری نەما، لە کن پیاوانی دەوڵەت لە قامیشلی و حەسەکە زۆر خۆشەویست و موحتەڕەم بوو، بەدەست ئەو پیاوەوە بوو دەڵێ حەمە شەریف شایەتمە وتم برای عارەب جگە لە من شایەتی تر نییە وتی نا بەخوا وتم دەسا دۆڕاندت جەنابی حاکم بوومە گاڵتەجاڕی برا و ئامۆزاکان بەیانی لێم دەپرسن شەو چما لێ نابوو لە دە جار جارێک نایزانم سی و شش ساڵ لەمەوبەر پارچە زەوی ژمارە 256 لە دەشتی حەسەکە خوا ئەیزانی دەشتی بەرچیام لەبیر نەماوە تا ژمارە و کابرای وەرزێڕی چ جای پارچەیەکی بناسم. حەمە شەریف دەیگوو، ڕۆژێک من و جگەر خوێن کە ئەویش وەک من زگزلە لە دیوەخان نووستە بووین، کابرایەکی گوندی سەری بە ژوورا کرد، وتی، ههمهمهمم، خۆزی ئەو هەردوو گای من بان. هەر لە شەقڵاوە بەیتی سەرەمەڕ و لاسایی سەگ و مانگەشەوم نووسیبوو، کە یەکەم تەرجەمە لە سەباحەدین عەلی، نووسەری تورکەوە و دووهەم نمایشنامەیەکی یەک پەردەی دژی ئەمریکا و شا و جەلال بەیار و سینگمان ڕی بۆ نووری سەعید بوو لە شام لە چاپخانە قاچاغەکەی تەڕەقی چاپم کرد چوار فۆرمەیەک دەبوو دەگەڵ زەبیحی نوسخەمان بۆ چەند کەسێک نارد باقییەکەیشیم کە هەزار نوسخە و شتێک بوو بردەوە جزیرە حیزبی پارتی خەبەری ناردبوو کە بەڵکو چاپخانەیەکی چکۆڵی هەرزان بکڕین و بۆ مووسڵی بنێرین لە شام هەرچۆنێک بوو کڕیمان ڕۆژێک من لە جزیر بووم نامەی زەبیحی هات کە لولە سۆپەکانم دەگەڵ باری تیجاری بە ئادرەسی حاجی میرزا بۆ ناردووی بۆ خەبەری گەیشتنت نەداوە ئەی خودا نەدەزانم چی تێدایە چۆن کرێکە بدەم وتم کرێکەی چەندە حاجی تێگەیشت دەستی برد و شش لیرەیدا بە کابرا حاجی ڕووی کردە من و پێیوتم برا دەگەڵ عەبدوڵای کوڕم تەماشامان کرد من وتم ماشێنی بەردهاڕینە ئەو وتی ماتۆڕی بەرقە منیش وتم بەڵێ بەڵێ مۆتۆڕی بەرقە بۆ ئەحمد حوسێنم کڕێوە کە ڕایسپاردوم محێدین حاجۆم بە جیپێکی سەر داپۆشراوە هێنا دەرکی بازاڕ چاپخانە قوڵەمان بارکرد و بردمانەوە تر بەسپی لە ڕێ تێم گەیان ماشێنی چاپە و قاچاغە بردی لە کادێنێک بنکایدا کاغەز لەسەر کاغەز بەڕەمز بنووسە وەرن شتەکە بەرن جواب نەدەهات دوای دوو مانگ یەزیدیەک هات نامی حزب و نامی یەزیدخانی یەزیدی کە دەمزانی ئەندامی پارتیە هات چاپکراوەکەی خۆشم دەگەڵ چەند کتێبێکی عارەبی باسی کورد وێڕای چاپخانە نارد، دوای دوو شەو ڕادیۆ بەغدا وتی چاپخانە و نەشریاتی حزبی پارتی لە مووسڵ گیراوە، وەختێ لە زەمانی حوکمی قاسمدا گەڕامەوە زاهید محەمەد کە بەچکە کوردێک بوو ببوو بە عەرەب و ئەفسەری سنوور بوو وتی، من دانیشتبووم، یەزید خان هاتە لای مودیر ئەمن، قوربان چاپخانەکەم لە فڵان جێ داناوە، من خەبەرم بۆ کەسێک نارد کە لام وابوو پارتییە، نەچن بە لایەوە ئەوانیش دەگرن، یەزید خان جاسووسە. هەر ئەو زاهیدە ببووە ئاجوودانی سەلام عارف و دەگەڵ ئەودا لە تەیارەدا سووتا. ئیتر هەم کتێبی من، هەم چاپخانەش فەوتە. سەیری خۆش لەوەدایە کە ئەمنی سووریا بێ ئەوە بزانن ناوەڕۆکی کتێب چییە و چەند گاڵتە بە نوری سەعیدی دوژمنیان کراوە هەر لە ناوەکەی قوشخی بووبوون بەیتی سەمەر بە BTC زاندرابوو مراد ناوێکی کورد کە مونشی بەخشداری دێڕێک بووتی نامەی نهێنی هاتووە دەڵێ گۆڤاری بی تی سی لە عێراقەوە هاتووە مەنعی کەن. زەبیحی کە گوتمان ناوی ئیسا عەرەفات بوو وڵامی بۆ ناردم دەیەوێ نەقڵی مەکان بکا بۆ شام یانی شوناسنامەکەی لەسەر شام بنووسرێ تا بتوانێ بەهاسانی داوای پاسپۆرت بکا چوومە دێریک لە هەموو ئیدارەکانەوە ڕامپەڕان ماڵیات مابوو پرسیم کوا مەعموری ئەو کارە پیرەمێردێکی مل چرچی بەنیخەنیخیان نیشاندام لە قاوەخانە وەنەوزی دەدا ئەوراقم لە پێش دانا، کابرا لە پشت عینەکێکی کلک باریکی مەلایانەوە تۆزێکی لێمۆڕ بووەوە، چوو نازانم لە کوێ دەفتەرێکی بەرگەڕەشی پەرپوتی زۆر زەلامی هێنا، تاوێک پەڕپەڕی کرد، گوتی، بڵێ، بە برای خۆم بڵێم، عەرەفاتی باب ئیسا هەر لە زەمانی عوسمانیدا چل و پێنج لیرەی ماڵیاتی بە ڕێگەدا ڕۆیشتن لەسەرە. منیش وتم، ئەو عەرەفاتەی بابت وەک سەگی پێ سوتاو هێندە گەڕاوە بایی چل و پێنج لیرە ماڵیاتی تۆز لە وڵاتی ئیمپڕاتۆری بە با کردووە عەرەب شەمۆ لە کتێبی بەربانگدا دەڵێ ئەگەر مەعمورێکی تورکان لە هەر ماڵە گوندی یەک نانی خواردبا دەبوو پووڵێکی بدەن بە ناوی میوانانە ئەوسا کە هەژدە لیرەکەمدا سێ لیرەم لە گیرفاندا مابوو لە دێریک هەتا تربەسپی سێ لیرەی بە کرێ ڕێگا بوو ڕاست ڕووم کردە گاراژ کابرایەکی دەلاک پێمەوە نووسە سەیدای بەڕێز فەرموو لادە بەخوا چایەکم لە لا دەخۆیەوە هەر دەبێ بخۆیەوە هەرچی قونە جۆڕم کرد کێشامیە دوکان و لەسەر یەک دەیگو تۆ بەڵێ تۆ مای شانازی کوردانی دە قوربان باڕیشت بتاشم ئەو فەخرەم بەنیسی ببێ منیش وتم باشە بیتاشە، چەقۆیەکی بە ڕیشمدا هێنا وتی، پیرۆز بێ، کوڕێکی دە دوازدە ساڵەی وتی، بابە چەقۆی بۆ پێدا بێنەوە زۆری توک پێوە ماوە، ئەویش پێی وت، بڕۆ، هەی حەرامزادە، سەیدای وا بەڕێز چۆن هێندە عەزێت دەدەم! دەبوایە هەشت سەعات ڕێ بپێوم تا دەگەمەوە، برسیشم بوو، نیو سەعاتێک ڕۆیشتم خواوڕاستان تووشی حەمە شەریف حاجۆ هاتم و هێنامیەوە تربەسپی. مودیری پۆستەخانەی گوند جارێ وتی، وەرە کتێبت بدە مێ بۆ مانگێک بەستە، خۆ تۆ دنیات وەڕز کرد، هەر کتێبی دەیبەی هەر شەوێکە دەیخوێنییەوە و دەڵێی ئیدی کام دەنێ. دەگەڵی چوومەوە ماڵ، باوەڕکە کتێبێکی شان دام بە هیچ حەمباڵێک نەدەبزووت، وتی، ئەمە شەرحی تەوراتە بۆ تۆ زۆر باشە، نەمەویست. بەقاڵ بەزازێکی ئەرمەنی کە ناوی سەعید و کوردی تەواو عەیار بوو وتی، ماڵمان لە گوندێکی بەرچیای تۆڕز بوو، فەرمانی ئەرمەنی قڕانی سوڵتان دەرچوو، ڕامان کرد، لە ڕێ شوانێک تفەنگێکی ڕاداشتمی، پێی وتم، سەعید تۆ فڵەهی، خۆت مەگۆڕە دەتناسم، دەبێ هەر بتکوژم! ئەویش وتبووی، برا دەزانم دەمناسی و شوانی گوندی خۆمان بووی، ناکرێ چارەیەک بدۆزیەوە و نەمکوژی؟ ئەویش وتبووی، بەڵێ، شادە و ئیمان بێنە، بسوڵمان بە ئەوجە ناتکوژم. سەعیدیش وتبووی، دەی تۆ پێشم کەوە، من نازانم شادە و ئیمان چۆنە. شوانەکەش وتبووی، هه، ها، بە خوا منیش نایزانم. سەعید پێی وتبوو دەسا وەرە بمکوژە. شوانەکە وتبووی، نا، نا بڕۆ. هەر ئەو گوتی، چەند ئەرمەنییەک لەو تەق و ڕەوەدا چەند کوردێک هاتنە سەر ڕێیان، یەکیان بەوانی تری گوت، من دەزانم خۆم بە بسڵمان نیشان دەم، هەرچی پرسیان من جواب دەدەمەوە، ئێوە وست بن. ئەگەر هاتوو لە یەکێکی ئێوەیان پرسی ئەرکانی ئیسلام چەندە، بڵێ پێنج، ئەو دەم خۆم لە باتییانی جواب دەدەمەوە. گەینە ڕێگرەکان. وتیان، پێمان بڵێن، ئێوە فەلەن؟ ئەوانیش وتبوویان، قوربان، بە سەرت بسڵمانین و هەموو داب و دەستووری شەرعی ئەزانین. لە یەکێکی جگە لەوە دەپرسن ئەرکانی ئیسلام چەندن ئەویش دەڵێ قوربان حەوت لێی ڕادەسێن جەماعەت دێنە جواب و پێی دەڵێن کاکە ئەوە ترساوە دەنا دەزانێ پێنجە ڕزگاریان دەبێ کە دوور دەکەونەوە پێی دەڵێ سەگی سەگباب نەمگوت بڵێ پێنجە ئەویش دەڵێ هەهۆ ئەوە بە حوتیش ڕازی نەبوو بمگوتایە پێنج هەر سەریشی دەبڕین یەک لە دۆستانی قامیشلیم مەلا ئەحمد نامی بوو کوردی چاک و شاعیرێکی تەبع ڕەوان و فەرهەنگێکی کوردی عارەبی نووسی بوو کە بەداخەوە چاپ نەکرا و دەگەڵ شاعیرەکانی وابزانم فەوتاوە چاوی لە ماڵی کەس نەبوو سواڵی لە ئاغایان نەدەکرد خانوویەکی شەڕیە بوو باخچەیەکی تێدا بوو بنەمێوێکی تێدا مای ژیانی گەڵامێ و تەڕە پێوازێ کە دەیچاند و هێلکەی چەند مریشکان بوو کە ڕایگرتبوون جارێک وەک زۆر جاری تر چوومە ماڵی هەر لە دەرکێوە بانگی کرد هەژار گیان بە قوربانت بم وەرە جێژنە دایکی سامی بە هێلکە و شۆربا و منیش و تۆشی کوشت ئەمڕۆ دوو مریشکت بۆ سەر دەبڕێ منیش وتم خێرە وتی مریش قڕیان پێوەەر بووە دەمرن وتم دکتۆری مریشکان لەو شارە نییە وتی بەڵێ هەیە بەڵام چۆن بچم پێم ئایبە پەلاماری کەڵەشێرێکم دا و نامی دەگەڵ چوینە لای دکتۆر وتی تاعونیانە ئارەقی زەحلاوی عیلاجیان دەکا مەلا ئەحمد وتی پەکو جا چۆن بە سەر و مێزەرەکەەوە بچم ئارەق بکڕم وتم تۆی ناوێ چووم نیو بتڵ ئارەقم کڕی یەک بە یەک مریشکەکانمان دەگرت سەر دوو کەوچکی چا ئارەقمان دەگەر و دەکردن مریشک سەرێک دەتاسان و ماد دەکەوتن لە پڕ بەزمە ئەمما بەزم مەست بوو بوون ئەو نووسووە من باسی بۆ دەکەم دەڵێن خەڵکی بەحرێن و هەندێک لەو ئەمیر نشینانەی خەلیج کوڕ مارەکەن نامیوتی تۆ بۆ بەو درۆیت باوەڕ کرد مسلمان چۆن کاری واکە کابرا وەخەبەر هاات وتی برا خەڵکی کوێی وتم بەحرەین من بێسەوادم دەکرێ نامەیەکم بۆ بنووسن وتی بەڵێ کاغەز و قەڵم هێنا فەرموو نامە بۆیەکی بێروتی بوو کە مرواری زۆرم هێناوە بۆ مانگێکیش میوانتم پرسی بۆچی مانگێک دەمێنیەوە وتم لە ترسی ڕۆژوگرتن هەر کەس ڕۆژوو بخوا شەش مانگی دەگرن ئەویش وتی حی حی لەسەر ڕۆژوو شەش مانگ حەپس کەچی هەتیو مارە دەکەن و خەبەر نییە بە پێکەنینێکی گەڕەوە وتی خۆنا لە پایتەختی بەحرین مارە ناکەن لە توێثە کە لە نزیک مەنامەیە شێخی هەتی و مارەکردنی لێ پێشی دەڵێن شێخ خەنث نامی دەمی گەزێک داپچڕاند بوو زەق لی دەڕوانی دەیگوو پەک و لەوێ عجیبێ سەتای هاوینی ساڵی 1950 دەنگ داکەوت ڤستیڤاڵی لاوان لە مۆسکۆ دەگیرێ و کێ دەچێ خۆساسکە لیژنەی محلی کۆمۆنیستی قامیشلی ناونوسی خەڵکیان دەکرد هاتنە لای منیش کە بە ڕواڵەت هەردۆست بووین سرودێکیان پێ دروست کردم هەرکەس بیوتایە دەچم دەبوو 600 لیرە بدا بە حیزب یانی هەزار و دوو سەد تمەن چوو بوونە لای عەبدوڵای حاجی میرزا کە تاجرێکی دەوڵەمەند و ئەندامی حزبی کۆمۆنیز بوو وتبوویان قوربان تۆشمان نووسیوە دەتبینە مۆسکۆ بدە 600 لیرە ئەویش وتبووی برا من کابراایەکی نەزان و دەستەوەستانم چوونی من هەر ئەوەیە خانووی بڵند و خەیابانی جوان ببینم 600 لیرە دەدەم هەژار لە جیاتی من بنێرن هیچ نەبێ هاوارێک بۆ کوردەکە وتبویان نا نەخێر هەژار کەللە شەقە گوێ بۆ فەرمانی حیزب شل ناکە و هەرەیەکمان بووە نێتەوە ئەویش وتبووی ئاوها یعنی هەرچی گوێ لە مست نەبێ بەکارتان نایە جارێکی تر بەلامەوە بێن سەکتان پێوانێم هەیدێ لەبەر چاوم لاچن گوێگرانی ئازیز و خۆشەویست لێرە داهاتینە کۆتایی بەشی چلوێکی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکوریانی تا بەشێکی تر شادومان و بەختەوەربن